لەگەڵ هەڵاتنی گزنگی ڕۆژێکی نوێ و لە دەستپێکی بەرنمەکانی دەنگی یەکگرتوودا ڕۆژانە بەرنامەی نۆژین پێشکەشەکرێ بەرنامی نۆژین لە دوو توێی بڕگە و بابەتەکانیدا گرنگی بە گەشەپێدانی مرۆیی و مامەڵەکردنی سەردەمیانە و کاراکردنی تواناشاراوەکانی مرۆڤ و ئەتەکێتی ڕۆژانەدا بەرنامی نۆژین لە ڕۆژانە لە کاتژمێر هەشت و سی خولەکی سەر لە بەیانی پێشکەش ئەکرێ ئەم بەرنامەیە لە مەدۆ و پێشکەشکردنی فریشتە مستەفایە بەرنامەی نۆژین. بەناوی خۆی بەخشندەی مهرەبان سڵاتان لە بێبی سەرانی بەڕێز و خۆشەویست ئەڵلقەی کنەی بەرنامی نۆژینتان پێشکەشەکەم بە هاوکاری کاکتارێک لەگەڵتانە بم یەوە شاورەمان بن. زۆر کەس لە ژیانیاندا تووڕە دەبن و ڕقی تووڕەبوون بە بەشێک لە ژیانی خۆیان دەزانن بەڵام ئایا بۆ دەرکەوتووە لەمەدا هیچ شوێنەوارێکی بە کەڵک دەرناکەوێ لەوانەیە بۆ حاڵەتی توڕەبوونەکەت بیانوویەکت هەبێ، ئەگەر من ئەمە بڵێم یان نەڵێم، داد و هاوار نەکەم، زامەکانم زۆر دەبن و تووشی زامی گەدەش دەبم، بەڵام پێدەچێ توڕەیی بەشێک بێ لە ژیانی تۆ کە تۆیش خۆشت ناوێ. خەشم و توڕەیی تەنها تایبەتمەندی مرۆڤ نییە، تۆش نابێ حەد بێ، پاشان بە شادی و کامڵبوونی کەسەوە هیچ پەیوەندیەکی نییە، تەنها خاڵێکی لاوازە و پەیوەندییەکە بە حاڵەتی سستی و قاتیسمانەوە. کاتێک ڕووبەڕووی ڕووداوێک دەبیتەوە چاوەڕوان نەکراوە ڕق و قین سەراپای هەموو ئەندامەکانی جەستەت داپۆشێ لەم دۆخەدا لە کەسێک یان شتێک ئەدەیت یان ئارامی خۆت ون دەکەیت و سەرەنجامیش حاڵەتی ئاسایی لەدەست ئەدەیت لە ڕاستیدا توڕەبوون جۆرێکی دێوانەیی و شێتبوونە هەر کات کۆنترۆڵی ڕەفتارەکانت لەدەستدا، ئەوا لە حاڵەتی دێوانەیی و شێتبووندا ئەژیت. تووڕەبوون و هەڵچوون لە ڕوانگەی دەروونناسییەوە، لە لاوازی و سستی کەسەکەوە هەڵدەقوڵێ و دەتوانێ فاکتەرێکی سەرەکی نەخۆشییەکانی برینی گەدە و دڵەکوتێ و شکێنەرە پەیوەندییەکانی خۆشەویستی لە ئەنجامیشدا نیگەرانی و نائومێدی و دڵتەنگیت بە دیاری بۆ بهێنێ. تۆ لەوانەیە تووڕەبوون و هەڵچوونی خۆت بەرزکەیتەوە و خود خۆری بکەیت و نەتبیستووە کە دەڵێن خەشم ڕشتن لە باشترە لە نەڕشتن وەک تەواوی هەستە بزوێنەرەکان خەشمیش ئەنجامی بیرکردنەوەیە، شتێکی هەروا سادە نییە بە ئاسانی ڕووتان تێبکا. کاتێک ڕووبەڕووی کارەساتێک ئەبیتەوە کە بە پێچەوانەی ئارەزووەکانی تۆیە تۆش پێت خۆش نییە، بۆ وەڵامی خۆت دەڵێی ئەم کارە هەڵەیە و توڕەبوون هەڵەبژێری. تاکو تۆ وابیربکەیتەوە توڕەبوون خەسڵەتێکی سروشتی مرۆڤە و خۆتی بسەلمێنێت و بیانووی بۆ داتاشی، ئەوا بۆ دوورەپەرێزبوونی هەنگاوێکی ڕاستەقینە لە تۆ ناوەشێتەوە. بەهەرحاڵ ئەگەر حەز لە پاراستنی ئەم خەسڵەتە ئەکەی لانیکەم چەندانی تر کە پەیوەستن بەمانەوە. ئەمانە هەستگەلێکن تۆ بە گریمانەیەکی زۆر درێژیان پێ دەی، چونکە دنیا بە ئارەزووی تۆ نییە و لەوانەیە بڵێی زبری و توندی بۆ بەرەوپێشبردنی کار بە کەڵکە بووم. ئێستا سەرنجێکی وردتر بدە هەر کاتێک بیرەکەیتەوە بە بەکاربردنی زبری و توندوتیژی لە یاریکردنی منداڵەکەت لە کۆڵان جڵەوگیری بکەی بڕوات وایە توڕەیی کۆمەکت دەکا ئەوە بە شێوەیەکی بە کەڵک و پێویستە بەڕاستی نەیگریت واتە لێدان و ترپەی دڵت ئاسایی دەبێ و توشبوونەکەشت ڕووکەش دەبێ. یان بۆ نمونە دایکێک ناتوانێت زاڵ بێ بەسەر مێشکی خۆیدا و تووڕەبوونەکەی کۆنتترۆل بکە هەمیشە لە تەرزی ڕفتاری مناڵەکانی تووڕە و هەڵچووە لێرەدا هەرچەند درێژە بداتە ڕەوشی تووڕەبوونەکەی مناڵەکانیش زیاتر درێژە دەنە لاساری و بدڕفتاریەکانیان ئەو هاوار دەکات کە بچنە جێگەی خۆیان و ژووری خۆیان بەردەوام لە حاڵەتی تووڕەبووندایە ژیانی سۆز و خۆشەویستی دایکایەتیە گۆڕێتەوە سەر ژیانی شەڕ و هەرا و ئاژاوە چونکە تەنها شتێک لە دەستی بێ هاوارکردن و دەنگ بەرزکردنەوەیە. هەڕەشە و هەستەکانت وەکوو کەشتییەکی شکستە لە مەیدانی جەنگ گەڕاوەتەوە. دەزانی هۆی چییە؟ بۆچی کاتێک منداڵەکان دەزانن کە دایکیان چەندە لە دەست ڕەفتارەکانیان بێزارە و تووڕەیە ئەوان هەر درێژەی پێدەن؟ چونکە خەسڵەتی توندوتیژی ئەوەیە هیچ کەس ناگۆڕێت تەنها ئەو غەریزەیە دەبزوێت و زیاد و کەمی پێدەکا. خەشم و توڕەبوون لە هەر شتێکدا بەکاربهێنرێ هۆیەکەی بۆ کەسێکی تر بەردەوامی بەخشینە، کاتێک لە بەرامبەر ڕەفتاری کەسێکدا بۆ وەڵامدانەوە توندوتیژی و زەبر بەکاردەهێنی لە ڕاستیدا بەم کارە مافی هەڵبژاردن لەو کەسە زەوت دەکەی بەخۆت دەڵی تۆ بۆچی ناتوانانی وەک من بی ئەگەری وەک من بوون من خۆشم دەوێت و توڕە نابم بەڵام کەسانی تر هەرگیز بە جۆرێک تۆ دەتەوێ ببن نابن زۆر جار خەڵکی و شتەکانی تر بەو ڕێگەی تۆ دەتەوێ پێیدا بڕۆن ناڕۆن. بۆیە هەر کاتێک تۆ تووڕەبوون هەڵبژێری بە کەسێک یان شتێک بە دڵی تۆ نەبێ ڕوبەڕوو ببیتەوە ئەوا گورزێک لە خۆت دەوەشێنی، چونکە توڕەبوونەکەت هیچ شتێک ناگۆڕێت، لە جیاتی توڕەبوون مافێک بە کەسانی تر بدە، ئەوەی کە تۆ پێت باشە و دەتەوێت جیاوازیکی هەیە تۆ لەوانەیە حەزیان پێ نەکەی بەڵام نابێت توڕە بی چونکە توند و تیژی و توڕەبوون لەوانەیە زیاتر هانیان بدا پێدەچێ خەشم و توڕەبوون بە ڕوخسارتەوە دیاری نەدا بەڵام لە ناخدا لە حاڵەتێکی لە ڕادە بە دەرتوڕەی داژیت بەڵام بزانە خۆت بۆ نەخۆشی برینی گەدا ئامادەکیت و بەشێکی زۆر ساتەوەختەکانت لە نیگەرانیدا تەواوەکەی بەڵام ئەگەر ڕێگەی ململانێ لەگەڵ خەشم و توڕەبوون ناگریتە بەر واتە دەتەوێ خەڵکی بە دڵی تۆ هەڵسوکەوت بکەن ئەگەر ئەوان بە دڵی تۆ هەڵسوکەوت بکەن تۆیدی توڕەبوون نایەت بەسەردا بەرگری و ڕێگاچارەی تەواویش لە توڕەبوون فێربوونی ڕێگەی نوێی بیرکردنەوەیە کە هەرگیز توڕەبوون بەرهەم نایەنێ. بەلای زۆر کەسەوە ئەوە نەگونجاوە لە یەکادا تووڕە ببێت و پێ بکەنێ تووڕەبوون و پێکەنین دوو ڕفتاری دژ و پێچەوانە یەکترن بە هیچ جۆرێک پێک نایەن بەڵام تۆ هێز و توانای هەرێکێکیانت هەیە خەندە هەتاوی ڕۆحە، بێ تیشکی هەتاو هیچ بوونەوەرێک توانای ژیانی نییە. ونستۆن چەرچڵ وتویەتی، من لەو باوەڕەدام تۆ ناتوانیت لە دنیادا بە مەسەلەکان زۆر بە جدی و ململانێوە دەست و پەنجە نەرم بکەی مەگەر ئەوەی کە زۆرترین خۆشیەکان و شادیەکان و چالاکیەکان دەرک پێ بکەی. تۆ لەوانەیە ژیانت زۆر بە گران گرتبێ و لەوانەیە سەرنجڕاکێشترین خەسڵەتی جوانی و ڕەوشتی خەڵکی ڕووگەشیان بێت، بە ڕوگەشی و پێکەنین کۆمەکی خەڵکی بکەی چەند هەنگاوێک بێتە دواوە سەرنجێکی ناهەماهەنگی ژیان بدەی ئەمەش باشترین ڕێگەچارەی هەڵەشەی و تۆڕەبوونە پێنەکەنین و خەندە نەکردن ڕێگایەکە بەرەو چەندین نەخۆشی ئیتر بۆچی بەهۆی خەشم و تووڕەیەوە ساتەوختەکانت بەفیڕۆدەی. بەرنامەی نوژین لەگەڵتانین. ئەگەر بە تووڕەیەوە و بە لێدانێکی سوک لە مناڵێک بدەیت و سەرزەنشتی بکەی مناڵەکە دەگری بەڵام ئەگەر زۆر بە توندی لە هەمان مناڵ بدەیت و بەدەمیەوە پێ بکەنی وەکو ئەوەی لە گەڵی گاڵتە دەکەی ئەوە لە بری گریان پێدەکەنێ چونکە ئازاری دەروونی قورسترە لە ئازاری جەستەیی، هەندێک وشە و دەربڕین دڵ بریندارەکەن. تەنها لە یەک درەخت دەتوانی یەک ملیۆن دەنکە شقارتە دروست بکەی، بەڵام دەگونجێ یەک دەنکە شقارتە ببێتە هۆی سووتانی یەک ملیۆن درەخت. کەواتە ڕێگە مەدە تەنها یەک هەڵوێستی توڕەبوونت وێنەت لە بەرچاوی هەموو خەڵکی بسووتێنێ. ئێمەی مرۆڤ کەتێکانی نۆکمان زیادەکا دەیقرتێنین بەڵام پەنجەکانمان نابڕین و برینداری ناکەین گرفتەکانیش بە هەمان شێوەن کەواتە ئەگەر گرفت و ناکۆکی زیادی کرد پێویستە کۆتایی بە گرفت و ناکۆکیەکان بهێنین نەک بە پەیوەندییەکانمان. هەمیشە مامناوەند بە لە ژیان و گوزەران و خواردنتدا، هەروەها لە خۆشی و خەم و کارکردن و پشوودانیشتدا مامناوەند بە، لە ڕێگری و لە بەخشینتدا، لە خۆشەویستی و ڕقلێبوونتدا مامناوەند بە، بەسوودترین و باشترین سەرۆت و سامان کە بۆ مناڵەکانتی بەجێ هێڵی ئەوەیە کە بەباشی پەروەردەیان بکەیت و زانست و زانیاریان فێر بکەیت باشترین شوێنەواریش کە دوای مردنت خەڵکی سوودی لێبینن زانست و زانیاریت و ئەو خزمەتەیە کە لە ماوەی تەمەنتدا پێشکەش بە خەڵکیت کردووە. وتراوە بەختەوەری لەوەدا نییە کە هەمیشە ئەوە بکەی کە دەتەوێ بەڵکو لەوەدایە کە دەتەوێت چ کارێک بکەی خراپترین شت کە ڕوبەڕووی مرۆڤ ببێتەوە ئەوەیە کە بێکار و خۆشەویستی دابنیشێ هاوڕێکەت ئەوەیە کە بە ڕاشکاوی هەڵەکانت پێ دەڵێ نەوەکو بۆت بڕازێنێتەوە بۆ ئەوەی لێی ڕازی بی. زەردەخەنە وشەیەکی چاکە بەبێ پیت. هەرگیز بیر لەوە مەکەرەوە کە لە دەستت چووە تا ئەوەشت لە دەست نەچێ کە هەتە. ئەوەی کا لە دنیادا بە کەم قەناعەتی بێت زەحمەتێکانی لەلا سانا دەبێ. دەڵێن قسەی چاک پاسپۆرتی تێپەڕینە بۆ ناو دڵەکان هەروەها وتراوە ئەگەر خۆ بەزلزانی زیاد بکە لە ژیانی هەر کەسێکدا خۆشحاڵی کەم دەکا لە ژیانیدا. ئەڵێن پیاوێک سەردانی پزیشکی کرد و باسی خەم و پەژارە گەورەکەی خۆی بۆ گێڕایەوە بۆ ئەوەی چارەسەرێکی بۆ بدۆزێتەوە پزیشکەکەش پێیوت بڕۆ بۆ فلانە جێگا لەوێ کەسێکی خۆشمەچی هەیە هێندە قسەی خۆش و گاڵتەت بۆکە کە خەمەکانت بیرەباتەوە پیاوەکە پێکەنی وتی، قوربان من هەمان ئەو قۆشمەچییەم. چارلی چاپلن ئەڵێ، کاتێ کە ژیان هەزار بیانووت بۆ گریان پێشکەش دەکا، تۆ هەزار بیانووی بۆ پێکەنین پێشکەش بکە. بەڕێزان ئەڵقەیەمڕۆی بەرنامەی نۆژین بە پایان گەیشت سپاسی هاوڕێتیتان دەکەم سپاس بۆ کاک تەرق لە ژووری کۆنتۆل تا بەرنامەی سبەینێ خواتان لەگەڵ.